ئەڵقەی چواردەی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی، سنورە ژێر پێخراوەکان، خوێندنەوە و پێشکەشکردن و تۆمارکردنی ڕیاز کاکە، بەرهەمی کەناڵی بەزمی حزور. بە ناونیشانی، ڕۆڵە، بۆ وات لێهاتووە، عەلی کەریمی، دەنووسێت. گەیشتمە بەردەسوور. دار و دەوەن و دارستانی چڕ و بەردی زۆری سەرچەم و پڕ لە دارەگوێز، ئاسمان بە دیارەوە نەبوو. بە دەیان پێشمەرگە و دیلی سەرباز و پاسدار خەریکی دیوار و دارە ڕاکردن بوون. زیاتر لە دوو هەزار مەتر دەچووین بۆ سەر چەمەکە و بەردی گەورە و قورسمان بۆ دانانی دیوارەکان دێنە هەموومان کورتانی حەمباڵیمان بە کۆنەبەتانی و پوش و کا دروست کردبوو بەردی سی چل کیلۆییمان بە هەورازییەکی ئەژنۆشکێن لە دەم چەمەکەوە دێنە بۆ سەرەوە نازانم چەند مامەوە بە سێ یان چوار هەفتە زیندان دروست کرا و گوتیان وەرە بڕۆ ئێستا دەزانی دەردی زەحمەتکێش چۆنە؟ بەداخەوە کە گەیشتمەوە سابڵاخ، حوسێن هاتبووەوە و گەڕابوویشەوە بۆ سوید. کە دایکم دەرگای لێ کردمەوە، بەبێ ئەوەی لە باوەشم گرێ، لە پڕمەی گریانی دا و هاواری کرد، ڕۆڵە، بۆ وات لێ هاتووە؟ بە خۆم نەزانیبوو، نیوە بووبووم، ئەوەندە کێشم دابەزیبوو، تەنیا پێست و ئێسقانم پێوە مابوو. کەچی نیو سەعات بە دیار ئەم دایکە دڵسۆز و شەمئاسایەوە دانەنیشتم و یەکسەر چوومەوە مەقەڕ بۆ ڕاپەڕاندنی کار و ئەرکی کۆمەڵە، تازە ئەو سەردەم ناگەڕێتەوە، بەڵام ئێستا بە پیری و دوای دەیان ساڵ هەموو کات و ساتێک فرمێسکەکانی چل ساڵ پێشی دایکم ئازارم دەدەن. بەهمەنی مەلازادەی هاوڕێم پێشتر باوکی لە ترسی ئەوەی دەبێتە پێشمەرگە بە زۆری بۆ هیندوستانی بەڕێکردبوو بۆ خوێندن، لەناکاو گەڕابووەوە و چەکی لە شان کردبوو. لە بەردەرگای مەقەڕی کۆمەڵە چاوم پێی کەوت، باوەشێکی پڕ لە سۆز و خۆشەویستی و برایانەمان بە یەکدا کرد. پێم وت، بۆ هاتییەوە و ئەوە چییە بە شانتەوە؟ وتی، لەو ڕۆژەوە ڕۆیشتووم هیچ سات و کاتێک نییە بیرتان لێ نەکەمەوە و خۆم سەرکۆنە نەکەم بۆچی ئێوەم بەجێهێشت، شەو و ڕۆژم لە خۆم حەرام کردبوو، ئاخری تاقەتم نەهێنا و گوتم، چی دەبێ با ببێ، چیتر بە قسەی بابم لێرە بە حەسرەتی کوردستان و ئێوە چاوەڕێی مەرگی خۆم نابم ئێستایش ئەوە چەند ڕۆژ هاتوومەتەوە و وا دەزانم تازە لەدایک دەبم ئیتر بە هاتنەوەی بەهمەن ئەوەندەی تر کۆڕی هاوڕێیانم خۆشتر بوو کوا ئەم قوزەڵ قورتە ئێوارەیەک لە بەردەرکی مەقڕ لە کۆڵانی پشت تربێت بەدەنی سابڵاغ پڕ لە لایەنگر و دۆست و هەوادار لە ناکاو لە بن سەنگەری بەردەرگا کەمال خۆی بە کارتۆنێکدادا فڕاندی و فڕێی دایە ناوەڕاستی کۆڵانەکە. دیار بوو لەوێ داندرابوو و جێیان هێشتبوو. کەمال هەست دەکا بۆمبە و هەر لە ڕێوە تەقی و هەموو کۆڵان و گەڕەکی لەرزاند و شووشە پەنجەرە هاتنە خوار. خوێن و دووکەڵ تێکەڵ بوون. سەرشێواوی و هاتوهاوار چەند بریندار لە بەردەرگای مەقەڕ کەوتبوون. ئێمە لەگەڵ چەند هاوڕێیەکدا چەند هەنگاو دوورتر بە دەم پیاسەوە قسەمان دەکرد حسێن سوهیلی کەمال وەلیانی و یونس پاڵەوانی کەوتبوون و بریندار بوون بە خۆشیەوە دواتر لە خەستەخانە زانیمان برینی هەمویان سووکە و تەنیا پەردەی گوێی حسێن و کەمال دڕاوە چاویشیان بریندار بووە سلەیمان بلووری هەمویانی بردە ماڵی مینەی خەیات واتە مینەی خەیاتە قەڵە و لەوێ کێشک و خزمەتگوزاریمان بۆ دابین کردن ماوەی چەند ڕۆژ ئەمانە لە ماڵی مینە لەو پەڕی خزمەت و میهرەبانی ژن و منداڵی مینەدا بوون. ئێواران لەگەڵ سولەیماندا دەچووین بۆ سەردانیان. کاک حوسێنم تووڕە دەکرد، بە هۆکاری ئەوەی بە دەنگەکە چاوی خوێنڕێژی کردبوو. دکتۆر بەستبووی و هیچی نەدەدیت. منیش گاڵتەم لەگەڵدا دەکرد و لە پەنای دادەنیشتم و شۆربا و نان و شتم بە زاریەوە دەکرد زاری دادەپچڕی و منیش کەوچکەکەم وردە وردە دوور دەکردەوە ئەویش بە زاردا پچڕاوی ملی دێنا پێش و لە نیاکاو تووڕە دەبوو دەیگوت کوا ئەم قوزەڵ قورتە یان زۆر جار شیرینی و قەندم دە زاری دەنا لە ناکاو قونچکە سیغارێکیشم لە جیاتی قەند بۆ زاری دەبرد ئیتر دین و ئیمانی نەدەما و دەیگوت کوێرەی سەگ ڕۆژێکم مابێت بۆ تۆم ماوە خۆ چاوم هەر دەکەنەوە تۆ ڕۆحی خۆت بۆ کوێ دەبەی یان لەگەڵ سولەیمان مینەمان عەزیەت دەکرد و قتیلەکەمان دەدا و گازمان لە ڕان و باسکە نەرمەکەی دەگرت مینە تووڕە دەبوو پەلاماری دەداین و هەڵدەهاتین جارێکی سولەیمان ئەوەندەی بە زلان لە تەختایی باسکیدا سوور سووری کردەوە مینە هەر قسەی نەکرد و سولەیمان هەر دەیگوت دەوەرە گیانە دەوەرە با کەبابت لەم باسکە نەرم و لووسانەت بۆ ساز کەم. هەر لێی دا و پێکەنی. بریندارەکانیش لەوێ کەوتبوون و سولەیمان هەر وای دەکرد دڵیان خۆش بێ و ئازار فەرامۆش بکەن. لە ناکاو مینە دەرهەڵ بوو. پڕی بە سولەیمان دا کرد و هەڵی هێنا و لەسەر تەپڵی سەری ڕا بە عەرزی دا دا. خێزانی مینە سولەیمانی زۆر خۆش دەویست. مینەی شڕی جنێوان کرد و مینە لە ماڵ چووە دەرەوە. کەچی سولەیمان هەر پێدەکەنی و دەیگوت دەوەرە گیانە ئەم چەند ڕۆژە پەرستاری و تیماری ئەم عەزیزانەم هەرگیز لەبیر ناچێتەوە لە جیاتی سەری کلکی مڕی بوو بە تاوانی بۆمبەکەی بەردەرکی مەقەڕ کۆمەڵە چەند کەسێکی گرت و گوتی دادگایی خەڵکیان دەکەین ڕۆژێکیان ئیعلان کرد لە تربیت بەدەنی هەموو خەڵک ئامادەبن بۆ بەشداری لە دادگا ڕۆژی پێش کۆمەڵە نامەیەکی دامێ و گوتی بچۆ بۆ بەردەسوور و ئەم نامەیە بدەرە دەست مامۆستا ساڵە و زوو بگەڕێوە. لێی سواری لەندڕۆڤێر بووم و بە تەنیا بەرەو سەردەشت و ئاغەڵان چووم. هاوڕێیانی کۆمەڵە لە مەقەڕی ئاغەڵان گوتیان تۆ ماندوویت، بگەڕێوە ئێمە نامەکەی پێ دەگەیەنین. مامۆستا ساڵە کاک یەدەی بیگلەری لە زیندانی بەردەسوور قازی کۆمەڵە بوو. منیان ناردبوو بۆ ڕۆژی دادگایی خەڵکی ئەو تاوانبارانە بیهێنم بۆ مەهاباد. من خراپ حاڵی بووم و پێم وابوو تەنیا دەبێت نامەکە بگەیەنم و ئەو خۆی دێت. لە ئاغەڵانەوە بۆ بەردەسوور زیاتر لە دوو سەعات ڕێ بوو بە پێیان و ماشینیش نەدەچوو. کە هاوڕێیانی مەقەڕ گوتیان ئێمە نامەکە دەگەیەنین، لە خۆشی بە هەورازدا هەڵنەگەڕان یەکسەر گەڕامەوە. چوومە مەقەڕ لە شار و گوتیان ئەدی کوا مامۆستا ساڵە؟ گوتم نازانم. من نامەکەم گەیاند. ئیتر شێت بوون و گوتیان سبەی دەبێت لێرە بێت، تۆ چۆن نەوەستاویت تا لە بەردەسوور دێتە خوار و لەگەڵ خۆتدا بیهێنیت؟ زۆریان سەرکۆنە کردم و شکاندمیان. زیاتر لە حەوت بۆ هەشت سەعات بە تاقی تەنیا ماشێنم ئاژۆتبوو. هەمووی جادەی خۆڵ و پڕ لە گەردەنە و زینوو. من دەمزانی ئەو بەرپرسە منی خراپ حاڵی کرد و تەنیا گوتی ئەم نامەیە بەرە بۆ بەردەسوور. بەڵام ئیتر هەروایە مەسئول غەڵەت ناکات و دەبێت خەتاکانی بەسەر خوارەوەی خۆیدا بێنێت، لە داغان بوخز گرتمی، ئێوارە بوو خەڵکی زۆر لە مەقەڕی سابڵاغ بوون، گوتم ئەوەی ناوێ و دەگەڕێمەوە و بەیانی مامۆستا ساڵە لێرە دەبێت، کاک حامیدی مایلی دۆست و نزیکی کۆمەڵە بوو لەوێ بوو، گوتی من لەگەڵیدا دەچم، عەلی زۆر ماندووە. زۆرم پێخۆش بوو. سولەیمان بلووریش لەوێ بوو، گوتی منیش دێم. سێ قۆڵی سواری لەندڕۆڤێر بووین و بەرەو جادەی سەردەشت، کاک حامید دیتی چاوەکانم هەڵنایەن، گوتی، عەلی، من لێ دەخوڕم. تۆ زۆر ماندووی. لەگەڵ سولەیماندا لە پێشەوە کردیان بە قسەی خۆش و فشقیات و منیش لە دواوە لە سەر چوار کورسی بۆی پاڵ کەوتم و، لەگەڵ هەموو هەڵبەز و دابەزی جادە و خۆڵ و سووڕان بە دەوری گەردەنەدا زڕەخە و دەیبردمەوە و و نەوزم دەدا. لە زمزیران هاتبووینە خوار لە تەختایی بەرەو ڕەبەت بووین، لەناکاو ستۆپێکی زۆر قایمی گرت، ڕاچڵەکیم و بە پێشدا کەوتم، کاک حامید گوتی، عەلی غاردە، خەنجەرت پێیە؟ کەروێشک بوو، با مردار نەبێتەوە، سەری ببڕە. بە خەواڵووی دەرگام کردەوە و هاتمە پێشی سەیارەکە، هەموو وڵات تاریک بوو، بە شۆقی کزی سەیارەکە کەروێشکم بینی لەسەر جادەکە، بەس زۆر ڕوون نەبوو. هەرچۆنێک بێ سەر نێزەی کڵاشینکۆفەکەم دەرهێنا و لە کەروێشکم قایم کرد و بڕیم. هاتمەوە سەر و کەروێشکم هێنا. سولەیمان گوتی ئێستا دەگەینە مەقەڕی ڕەبەت دەیدەم بە کوڕەکانی مەقەڕ و ژەمە گۆشتێکی باشە بۆیان. لە بەردەرگای مەقەڕی ڕەبەت ڕامان گرت و سولەیمان بە زبانەکەی خۆی چۆنن گیانە وەرن گۆشتم بۆتان هێناوە و لێی دەن لەم گۆشتە ناسکە. کەروێشکی لە بن قاچەکانی من هێنا دەر و لەبەر شۆقی گڵۆپەکانی مەقەڕ هەڵی هێنا. هاواری لێ بڵند بوو. هەتیوە کوێرە! ئەوە چت کردووە؟ دیم لە جیاتی سەری کەروێشک ڕێک کلکیم بڕی بوو. ئیتر بوو بە بەزم و فشەی ماوەیەکی درێژ بۆ هەموو کوڕەکان و ئەوەندەی تر عەلی کوێرم بە سەردا سەپا. گەیشتینە ئاغەڵان. شەو درەنگی کردبوو، یەک لە پێشمەرگەکانی مەقەڕ پێشمان کەوت، بە تاریکی و هەورازدا زیاتر لە دوو سەعات ڕۆیشتین و چووینە مەقەڕی زیندان لە بەردەسوور، کاک یەدەی بیگلەریمان ساز کرد و بەم نیوەشەوە لەگەڵ خۆمان هێنا، بەری بەیانی هەر چوار گەیشتینەوە مەقەڕی سابڵاغ، دەبوو سەعات سێ و چوار لە هەوای ئازاد و لە حەوشەی تەربێت بەدەنی دادگای خەڵک بۆ تاوانباران بەڕێوە بچێت ڕجای دایکی کاک سلەیمان و خانەی معینی هەموو جادەی مەقەڕ و شوێنی دادگامان واتە جادەی پشت قەڵا تا دەگەیشتەوە مەدانی مەلاجامی گرتبوو پێشمەرگەی لێ دامەزرا بوو بە سەدان خەڵک لەم حەوشەیە کۆ بووبوونەوە لە باڵکۆنی سەرەوە کاگیەدە وەک حاکم و چەند پێشمەرگە و تاوانبار و بەرپرسانی کۆمەڵە وەستابوون. هاتن گوتیان چەند پێشمەرگەی حزب چەند جارمان پێ گوتون ئەم جادەیە جارێ بەستراوە بێرەدا هاتوچۆ مەکەن، جواب نادەنەوە و گاڵتە بە پێشمەرگەکان دەکەن و جڕتیان بۆ لێ دەدەن. لەگەڵ ڕەحیم قادریدا چووینە سەر جادەکە و وەستاین. بە سواری جێبێکی سەر ئاوەڵە، محەممەد زەنگەنە، زێنەبە ڕەش و عەبووی عیمادی بە خێرایی ویستیان تێپەڕن، بە میل هێنانەوە بۆیان دامەزراین و بەرەو مەیدانی مەلاجامی لە جێبەکە هاتنە خوار و دەستیان کرد بە میل هێنانەوە و جنێو و هەڕەشە. گوتیان، ئێوە هیچ کارە نین لە شار و بۆتان نییە جادە بگرن. لێرە ئێمە دەسەڵاتین و لەم قسانە، دیار بوو هەر لە پێشەوە هاتبوون دادگاکە تێک بدەن و بۆ شەڕ هاتبوون من و چەند پێشمەرگا چوینە ناو جۆگەی قەراغجادە و سەنگەرمان لێگرتن ڕەحیم سنگی هێنا پێش و چوو بۆ لایان هەرچی هاوارم کرد ڕەحیم نەکەی ئەوانە بۆ ئەوەی نابن بە قسە حاڵی نابن فایدەی نەبوو ڕەحیم کەوتە ناویان و دەیویست لەم سات و کاتەدا بە میهرەبانی خۆی تێیان بگەیەنێت و بڵێ شەڕ خراپە و لەم قسانە ڕۆڵە گیان ڕۆڵە گیانی ڕەحیم هیچ گوێی نەبزواندن و یەکسەر گرتیان و بە مست و شەق تفەنگیان لێ کردەوە. ویستمان پەلاماریان بدەین و بە تەقە کردن ڕەحیم و تفەنگەکەی وەرگرینەوە، کەچی بە بێ تفەنگ ڕەحیمیان لە سەر جادەکەی مەیدانی مەلاجامی بە جێ هێشت و بۆی دەرچوون. دادگا بە سەرکەوتوویی بە ڕجای دایکی کاک سولەیمان و خانەی موعینی حوکمی ئێعدامی نەدا و تاوانباریان ڕەوانەی زیندان کرد. کاتی شەو دوای دادگاکە، سیامەند، کە زۆربەی پێشمەرگەکانی دیموکرات زۆریان حورمەت دەگرت، بە تایبەت کوڕەکەی شەهید مەلا مەحموودی زەنگەنە کە هاوخەبات و پێشمەرگەی کاک سولەیمانی موعینی باوکی بوو، چوو بۆ لایان و تفەنگی ڕەحیمی هێنایەوە. ئەمە یەکەم جار و ئاخر جار نەبوو ورکە شەڕ و پێکهەڵپڕژان لە نێوان کۆمەڵە و دیموکراتدا ڕووی دەدا لەسەر حاکمییەت. تاران و ئەرکی نهێنی. چەند مانگێک بوو مەقەڕی کۆمەڵەمان لە مەهاباد کردبووەوە. ڕۆژێک دکتۆر جەعفەر گوتی، عەلی، دەڵێی چی خۆت بگۆڕی و تا تاران بچیت بۆ کارێکی زۆر پێویست؟ گوتم، تاران چووم زووتر، بەڵام زۆر شارەزا نیم. گوتی، دێن بە دواتدا. هەر کە گەیشتی هاوڕێیانی کۆمەڵە لە تاران دێن و وردەکاریی ئیشەکەیشت پێ دەڵێن. من کۆمەڵە بووم و بۆ هەر کار و ناردنی شوێنێک ناگوتنم نەبوو، بەڵێ ئامادەم و چۆن و کەی بڕۆم؟ گوتی سازمانێک وەک کۆمەڵەی خۆمان و بە هەمان بیروباوەڕ هەیە لە ئەفغانستان، ناویان، ئەخگەرە، تۆ دەبێت لە ڕێی هاوڕێیانی تارانەوە بچی و پەیوەندی دروست بکەیت و یەکیان بێن بۆ کوردستان با لێیان نزیک بینەوە. عەقڵم نەیدەبڕی بچم بۆ تاران و لەوێیش ڕا بۆ ئەفغانستان و ئەم سازمازنە بێنم بۆ لای خۆمان، بەڵام گوتم بە چاوان و ساز بووم، بڕۆ خۆم گۆڕی و وەک لاوێکی پۆشتە و جوان سواری پاسی تاران بووم نەدەبوو کەس پێم بزانێت وا دانرا بوو لە تاران لە مەدانی ئازادی واتە شەهیادی جاران چاوەڕێ بم دوای ئەدای وشەی نهێنی نێوانمان لەگەڵی دابڕۆم گەیشتم و خۆم گەیاندە مەدانی شەهیاد و زۆرم چاوە چاو کرد و کەس نەهات وردە وردە ترس و وەڕەزی بەسەرمدا زاڵ دەبوو، لەناکاو ماتۆڕێک بە سەریعی هات و لە بن پێم ڕایگرت، ناوە نهێنیەکەی درکاند و لە پشت خۆی سواری کردم، وەک فیشەک لە نێوان ئەو هەموو ماشێن و ماتۆڕانە دەڕۆیشت و ڕۆحم سپاردبوو، دوای ماوەیەک لە بەردەرگای نەخۆشخانەیەکی گەورە ڕایگرت و دەستی بە قسە کرد، تێگەیشتم ئەمە ئێقباڵ نیە و کاتی هاتنی بۆ لای من ئێقباڵ لە ماتۆڕ کەوتووە و قاچی شکاوە، دواتر بە پەلە ئەویان ناردووە، ئەم درەنگ هاتنەیش هۆکاری شکانی قاچی کاک ئێقباڵ بووە. چووینە ناو نەخۆشخانە و لە ژوورێک دیم ئەوە کەسێک کە هەرگیز نەمبینیبوو بە قاچێکی هەتا ڕان لە گەچ گیراو لەسەر تەختێک ڕاکشاوە و بە دیتنی من ویستی خۆی تەکان دا. چوومە پێش و ماچم کرد. گوتی هاوڕێ عەلی! زۆر ببوورە. چاوەڕێی ئەم ڕووداوەم نەدەکرد ئەم کارەی بۆی هاتویت بەهۆی ئەم حاڵەتەوە مومکین نیە ئەنجامی بدەین و دەبوو خۆم هاتبام لەگەڵتدا و تا سنور بەڕێم کردبایت ئیتر لەگەڵ ئەمە هیچ نەدەکرا و منیش وەک کەڕ و لاڵ دەبوو گوێ بە فەرمان بم هەر چەند بە دڵ پێم خۆش بوو ئەم خەیاڵ پڵاوەی لەمەڕ گڕوپی ئەخ گەر سەری نەگرت و بە خۆشیەوە دەگەڕێمەوە وڵات هاوڕێیانی کۆمەڵە لە سەرەوە ئەوەندە خۆیان لە باری نەزەری و تیۆری بە ماڵوێران و نەزان دەزانی دەستیان بۆ هەر پوشێک دەبرد سەیری ئەم گێژاوی فکریە بکەن لە مەهابادەوە جلی پێشمەرگایەتی بە لاوێکی بێ ئەزمون و ناکامڵی وەک من دابنێ و ڕەوانەی تاران و سنور و ئەفغانستانی بکەیت تەنیا گۆیا کۆمەڵێک هەیە وەک ئێمە بیردەکەنەوە و دژی سۆڤیەت و لایەنگری ما و خەباتی چەکدارین لە ئەفغانستان تەواوی معلومات و زانیاری کۆمەڵە لەسەریان تەنیا بڵاوکراوەیەک بوو بە ناوی ئەخگەر ئاخریەکەیشی هەر بەهۆی ئاتاجی تیۆری و خۆبەکەمزانین لە ئاست ڕۆشنبیرانی نەتەوەی فارس خۆیان تەسلیمی تەڵەی مەرگی مەنسوڕ حکمت کرد کۆمەڵەیەک کە خۆی یەک لە دەسەڵات و حزبە گەورەکانی کوردستان بوو هات و لە هیچ و خۆڕایی پەتای پۆپۆلیزم و لاوازی تیۆری گرتی و هەرچی بەروبوومی پێشمەرگە فیداکارەکانی بوو دوو دەستی هەر زۆر بە بەلاش و حەلاش تەسلیمی مەنسووری حیکمەت و جەماعەتێکی سێ چوار کەسی کە ئەوانیش هاوسەر و برای بوون کرد و لە ماوەیەکی چەند ساڵیدا کۆمەڵە وردوخاشکراو هەر کوتەی بە دەست کەسێکەوە ئێستایش سەودا و مامەڵەی پێوە دەکرێت. پلانی تاڵانکردنی بانق دوای ئەم سەفەرە کورت و بێئەنجامە گەڕامەوە و گوتیان دەبێت بە زوویی بچیتەوە بۆ تاران. ئەو جارە لەگەڵ کۆمەڵێک هاوڕێی زۆر خۆشەویستی خۆمدا وەک شەهیدان کەمال وەلیانی، یونس پاڵەوانی، ئەحمەد خاکی ناسراو بە ئەلفیدە و هەمزەی چابووک ئەوەیان بە خۆشیەوە ماوە، قەرار بوو زۆر بە نهێنی هاوڕێیانی تاران چەک و کەرەستەمان بۆ دابین بکەن و ئێمەیش ئەو شەش کەسە بانقێک کە هاوڕێیانی تاران دەستنیشانیان کردبوو تاڵان بکەین و بیگرین کۆمەڵە زۆر بە خێرایی گەورە بوو بوو هەر دەهات و پێشمەرگەی زیاد دەبوو لە باری ماڵی و چەک و تفاقەوە زۆر لە قەیراندا بووین و بە قەوارە و گەورەیی خۆمان لە قەرەی حیزبی دیموکرات دەدا بەڵام زۆر بێ پارە و ئیمکانات بووین لە لایەکی دیەوە دەمانزانی بە زوویی سەردەمی دانوستان تەواو دەبێت و تاران دەست بە شەڕ دەکاتەوە و بەم حاڵەیش کە لە هیچ کوێ وڵاتێکەوە پشتیوانی و یارمەتی ناکرین بۆمان تاسەر ناڕوات حیزبی دیموکرات ئەم موشکیلانەی نەبوو بە ئازادی و بە کەیفی خۆی یارمەتی لە عێراق وەردەگرت و تفەنگ و فیشەک و ئەرزاقیان بە پای فیلان هەبوو تەنانەت ئەوان موچەی پێشمەرگەیان دەدا بەڵام ئێمە نە تەنیا هیچیان پێ نەدەداین بەڵکو ئەوەی دایک و بابەکانیش بۆیان دەناردین لەگەڵ کۆمەڵەدا بەشمان دەکرد. ئەو جارە چوونی تاران و لەگەڵ ئەو هاوڕێ خۆشەویستانەم زۆر پێخۆش بوو، پەلەم بوو کەی دەڕۆین و دڵنیا بووم بە دەیان ملیۆن تمەن دەگەڕێینەوە. ئێمە هەموو لە خۆئامادەکردندا بووین و چاوەڕێی هاوڕێیانی تاران بووین وەڕێکەوین. ڕووداوی ستوونەکە لە دەروازەی سابڵاخ قەوما. هەروەک پێشتر گوتم حیزبی تودە و کۆنگرە چواریەکانی حیزبی دیموکرات زۆریان لەسەر من بە قەولی خۆیان ئیفشاگەری کرد و ڕۆژنامەی مەردم ئۆرگانی حیزبی تودە بە پێشمەرگەی ئاژاوەچی کۆمەڵە بە ناوی خۆمەوە ناوی بردم و نوسیبوی بە زۆری چەک خوێندکاری بردوەتە سەر جادە. لاوان و لایەنگرانی سەر بە حیزبی تودە لە سابڵاخ بە بەربڵاوی گەورە نوسینیان بۆ کردبو لە دار و دیواریان دابوو. دوو سێ ڕۆژ دوای ئەم ڕووداوە کۆیان کردینەوە و گوتیان ئیتر عەلی نابێت بچێت و ناسراوە. لە حەسرەت و دڵپڕبوونم وەک ئەوەی بە دوو کەس دەست بخەنە ملم و گەرووم ڕێک بگوشن، هەر ئەوەندە بوو لەبەر عەیبە و گاڵتەی هاوڕێیان نەدەگریام. وام دەزانی گەورەترین زوڵمم لێ دەکەن. زۆرم هاوار کرد خۆ ئێمە بە نهێنی دەچین و کەس نازانێت و نامانناسن. فایدەی نەبوو، بڕیار درابوو لە ترسی تودەییەکانی سابڵاخ کە زۆر هاتوچۆی تارانیان دەکرد من نەچم و نەبمە مەترسی بۆ سەر ئەم چالاکیە و هاوڕێیان پاش چەند ڕۆژ خەبەر هات هەموو هاوڕێیان لە ماڵێکی تەشکیلات لە تاران گیراون و لە زیندانن هەموو زۆر نیگەران بووین و دڵنیا بووین بە زوویی ئیعدام دەکرێن و هەر هەموو بە چەکەوە لە ناو تاران گیرابوون ئەو کارەساتە بەوە تەواو بوو دوای گیرانەوەی شارەکان و دوایی هاتن بە فەترەی دانوستان شەڕی قورس و گران لە جادەی سەردەشت بانە و بە دیلگیرانی چەندین پلە باڵای ئەرتەش لە ئاخری هاوینی 1970 دا دواتر لە بەهاری 1971 دا حکومەت ڕازی بوو گۆڕینەوەی دیلەکانمان لەگەڵدا بکات بە سەرپەرشتی دکتۆر جەعفەر چووین و لە نێوان بۆکان و سەقزدا لەمبەر و ئەوبەری چەمێک دانە بە دانە دیلەکانمان گۆڕییەوە و بە بینینی ئەم عەزیزانە بوو بە شادی و خۆشی کە بەڕاست لە مەرگ و ئیعدام ڕزگاریان بووبوو. خەسڵەتەکانی شۆڕشگێڕ دڵڕەقی و ئاوڕنەدانەوەم لە دایک و باب و خوشک و برایان لەو ماوە هەشت نۆ مانگەی ناو شارمان جیا لە سووکی و هەرزەگیی فکری چیتر نەبوو. دایکم بە حەسرەت بوو بچمەوە ماڵ و جەمێکی نان لەلا بخۆم لە باوەشم بگرێت و تێر تێر بۆنم پێوە بکات باوکم مرازی شەڕەقسە و فشقیات و پڕ بە گیرفانی داکردنی لێم هەبوو کاکم بە ئاوات بوو وەک جاری جاران دیسان ئێوارەیەک لە قەراخشار پیاڵەیەکی لەگەڵدا فڕ بکەم و بەزمی گۆرانی و مەجلیسی خواردنەوەم بۆ دانێت ئەدی نەرمینی جوانەمەرگ چەندی مەراق بوو وەک کچە شۆڕشگێڕێکی پێگەیشتووی تازە و جوان حسێبێکی بۆ بکەم و هیچ نەبێ جار بە جار دەستی بە سەردا بێنم و باسی ئەو هەموو سەفەر و هاتوچۆی پێشمەرگانەی خۆمی بۆ بکەم و بۆ جارێکیش بێت لە خەڵک نەبیستێت و خۆم بۆی باس بکەم نیشانی بدەم ئەوەتا منیش دەیبینم و هەست بە هەموو هەستەکانی کۆمەڵایەتی و دەروونی ئەو دەکەم نەرمین لە نێوان چوار بۆ پێنج ساڵ لە من منداڵتر بوو تەبیعی بوو سەرنجی بۆ لای کوڕگەلی هاوتەمەنی من ڕاکێشرێت ئەو بە عادەتی کۆمەڵگەی ئەو کات دەبوو وەک بنەماڵە و براکانی سیاسی و شۆڕشگێڕ بێت و حەتمەنیش کۆمەڵە ڕێک هەروایش بوو بێچارە نەیدیت جارێک دەستی بگرم و بیبەم بۆ گەڕانی ناوشار و لەگەڵ خۆمدا بیبەم بۆ مەقەڕ بە گشتی ئەو شتانە هەر باو نەبوون و بە تایبەتتر لە لای منیش نە عەقڵم پێی دەشکا و نە چاوەکانم ئەوانەی دەدیت هەر نەیدیت بە دڵی خۆی و بە گەرمی باوەشم پێدا بگرێت و منیش بە سۆزەوە دەستم بە پرچ و قژیدا بێنم و لەسەر سنگم هەناسە ساردەکانی بلاوێنمەوە و فرمێسکی خوشکانەی بە کراسە عارەقاوی و بۆگەنەکەی خۆم بۆ وشک بکەمەوە من دەبوو وابم دایک، باب، خوشک، برا، کەس و کار و خزم ئیهمال بکەم و ئاوڕیان وێ نەدەم. ئاخر من شۆڕشگێڕ بووم و ئەم شتانە هەموو عادەت و فەرهەنگی بۆرژوازی بوون و دەبوو ئێمە خەسڵەتە پیسەکانی بۆرژوازی لە خۆمان دوور بخەینەوە. دەبوو ئەو شۆڕشگێڕە بم کە لینین لە کتێبە بەناوبانگەکەیدا بە ناوی شۆڕشگێڕانی حیرفەیی باسیان دەکات. پێش ڕۆیشتنیان بۆ تاران، من و کەمال وەلیانی و یونس پاڵەوانی و یەک دوویەکی دیکەیان لە ماڵێکی مەهاباد کۆکردینەوە و شەرەفی گەورە و چاوەڕوان نەکراوی بەرئەندامیان پێ بەخشین، واتە جارێ ماومانە بۆ بوون بە ئەندام. لە هەموو ناوچەی سابڵاغ تەنیا یەک دوو ئەندام و چەند بەرئەندامێک هەبوون، کە بە پەنجەی دەستێک دەژمێردران، مەجلیسێکی خۆفهێنەر و دڵەکوتە بە هەموومانەوە دیار بوو، بەرپرسی ناوچەی سابڵاغ سەید دەستی پێکرد خۆی فەلاح و گۆیا بووبوو بە کۆلکە وەستای دیوار لە زەمانی شا و لە ژێردەستی کاک حەمە حوسێن کەریمیدا کاری کردووە و هەر ئەویش لە سەروبەندی ڕووخانی شا یان کەمێک دواتر کردوویەتی بە کۆمەڵە. تازە فێری نامە خوێندنەوە و نووسین دەبوو. گوتی دەبێت پێش بوون بە بەرئەندامی هەمووتان بە سەرە دەست بکەن بە ئینقلابی دەروونی. ئەمە چەمکێک بوو لە ئەدەبیاتی لینین و ستالینەوە کۆمۆنیستەکان هێنابوویان، بەو واتایە دەبێت لە ناو دەروونی خۆتەوە دەست پێ بکەیت و بە بێڕەحمانەترین شێوە خۆت سەرکۆنە بکەیت و ڕەخنە لە ڕابردووی خۆت و کردەوە قێزەونەکانت بگریت و بە تەواوی خۆت لە هەموو کردەوە و ڕەوشتی بۆرژوازی پاک بکەیتەوە. ئەوەیش وای لێ هاتبوو هەرچەند دڵڕەقتر بیت بەرامبەر خۆت و زۆرتر لە ڕابردووی خۆت ڕەخنە بگریت، زۆرتر جێی متمانە و شۆڕشگێڕتریت. ئەم بەرئەندام بوونە و کۆبوونەوەی ئینقلابی دەروونی ئێمە ئەم سێ چوار کەسە دەیان سەعاتی خایاند بۆ ئەو بەرپرسەی ئێمەی هەڵدەسەنگاند کە هەرگیز بیریشی لەوە نەدەکردەوە کوڕە جوان و دەوڵەمەند و خوێندەوار و بنەماڵەی ناسراوی شار لە سەر ئەژنۆ بەرامبەری دانیشین وەک مەسیحیەک بەرامبەر قەشە دەست بکەین بە ئیعترافات زۆرتر لەزەت و ڕابواردن بوو بۆی تاکو ئەرکی حیزبی و شۆڕشگێڕانە. حەزی دەکرد بە سەعات هەر کام لە ئێمە باسی تایبەتیترین و نهێنیترین شتی خۆمان و بنەماڵەمان بکەین و لە ناو ئەم کۆڕەدا و لای ئەو خۆمان ورد و خاش بکەین. هەر وایشمان کرد. ئەو پرسیارگەلی زۆر ورد و تایبەت بە ژیانی تاکی ئێمەی دەوروژاند و کەیفی پێ دەکرد. سەیر بوو زۆربەی پرسیار و سەرنجەکانی لە دەوری سێکس و پەیوەندی کچ و کوڕ دەخولانەوە، کەی یەکەم جار هەستت بە ناوگەڵی خۆتان کرد؟ هەرگیز بینیت باوکتان لە کاتی جووت بوون لەگەڵ دایکتاندا؟ خۆت بە کەسەوە ناوە؟ دایک و خوشکتان بە ڕووتی دیوە؟ کەی فێری دەستپەڕ بوون و ئایا ئێستە دەیکەن؟ لەگەڵ ژن و کچدا سێکستان کردووە و گەر کردووتانە، بە وردی بیگێڕنەوە. چوون بۆ قەحبەخانە، حەزلێکردوویی، نامەنووسین، عەرەق خواردنەوە، تەوەری بەخالەت و درۆکردن، ترسنۆکی، خیانەت بە هاوڕێ و دزی و دەیان شتی وردی دی، بە سەعات دەبوو باس بکرێن و هەر هەموو عارەقەی شەرممان دەڕشت و کاکی بەرپرس فیکەی سمێڵانی دەهات. ئەوەی زۆرتر و تۆختر باسی خۆی کردبا ئەوە زۆرتر شۆڕشگێڕ بوو. لەبیرمە کەمال وا بە خەستی باسی خۆی دەکرد، دڵنیابووم ئەو وا نەبووە و درۆ دەکات لە نێوان کۆبوونەوەکاندا جارێک پێم گوت کەمال بۆ وا دەکەیت ئەم شتانە بۆ باس دەکەیت خۆ تۆ وا نەبوویت و تەماح لە کچە جیران و خۆگرتن لە چوونی ئاودەست و ئەم شتە قۆڕانە پیاوی چاک بە باسی مەکە کەچی کەمال دەیگوت دەبێ بە بێڕەحمانەترین شێوە ڕەخنە لە خۆمان بگرین و غرور و کەسایەتی خۆمان بەرامبەر حزب و ئایدلۆژیای حزبی تێک و پێک بشکێنین کەمال لە هەموومان شۆڕشگێڕتر وەدەرکەوت. ئێستا بیری لێ دەکەمەوە بە دەیان کەسی وەک شەهیدان خەلیل بلوریان، حوسێن سوهەیلی، ڕەحیم قادری، سولەیمان ڕەحیمی، ڕەحمان زاهیدی، سولەیمان بلوری، کەمال وەلیانی، یونس پاڵەوانی، جەمال موفتی، عەلی موهاجری، بەهمەن مەلازادەگان، قاسم مام ڕەحیمی، سەعید گەوهەری، محەمەد سەبزەچی، ئەحمەد خاکی، جەعفەر پیرەهەڵۆ، ئەحمەد شەعبانی و زۆری دیکە و بە دەیان زیندوو، هەر هەموو، کوڕی شار و بنەماڵە و خوێندەوار و زانکۆچوو، دکتۆر و موهەندیس و کارمەند، بۆچی پیاوێکی نەخۆشی عوقدەیی و ئوممی، ئاوامان بە نێوی پرۆلیتار و ئینقلابی کردبووە بەرپرسی خۆمان و بە فەرمانی ئەو بەرەو پیری مەرگ دەچووین؟ تۆ بڵێی ئەو هۆکاری ئەم کارەساتە بوو، یان خودی خۆمان ڕێک کارەساتەکە بووین و ئەم داماوەیشمان پەلکێش کردبوو ئاسایی بوونی سێکس بۆ بەرپرسان چەند مانگ دواتر زاندرا ئەم عقل گوندیە زۆر لەوە خراپتری لە کۆبوونەوەی کچانی ناوشار کردووە مەسئولبوونی خۆی بەکارهێناوە بۆ لە ڕێ بەدەرکردنی چەند لە کچانی ڕێکخستنەکانی ناوشاری کۆمەڵە و بەکاری هێناون بۆ دامرکاندنی حەزە گڵاو و بێشەرمانەکانی خۆی بە ناوی ڕەخنە لە خۆ و ئینقلابی دەروونی، هەموویانی بەڕیز داناوە و خۆی لە لای سەرەوە وەک سەرۆک و بەرپرس بە سەعات قسەی پێ کردوون، بە نێوی خۆ ئامادەکردن بۆ کادری پێشکەوتوو و حیرفەیی و دابڕان لە هەموو گیرۆدەیی و بەندوباو، قەناعەتی پێ کردوون بە ئاسایی بوونی سێکس و جووت بوون. دەبێت بڵێم ئەم کچانە زۆربەی هەرە زۆریان زۆر جەوان و تازە پێگەیشتوو بوون و هەموویان لە پۆلی ئامادەیی و دەبیرستاندا بوون. ئەوان بەرپرسی کۆمەڵەیان وەک پێغەمبەر و قسەکانیان وەک ئایەت و فەرمایشتی ئاسمان دەبینی چووبووە مێشکیانەوە ئەم کردەوانەی بەرپرس و ئەندامی کۆمەڵە جێی مشتومڕ نین و وەک فیداییەکانی حەسەن سەباح دەبێت قەبوڵ و جێبەجێ بکرێن. دانیشتبوون لە ژێرناوی کۆبوونەوە و ڕەخنە لەخۆ، ورد ورد هەرچی کەلێن و قوژبنی زۆر تایبەتی ژیانی کچێنی و جەوانی خۆیان لە نیگاه و نامە گۆڕینەوە هەتا ماچ و سێکسیان بۆ باس کردبوو. کاکی مەسئول دەست لەناوگەڵ پەتی داوی بۆ شل کردبوون و هەر وە دوای دابوون و دەی دەی دواتر چ بوو باسی بکە و شەرم مەکە، دانە بە دانە هەڵی سەنگاندبوون و دواتر پاش کۆبوونەوە بە یەکیکیانی گوتووە تۆ جارێ بمێنەرەوە کارێکی تەشکیلاتی هەیە دەبێت باسی بکەین، کە دیویەتی شەرم دەکات و بەرەنگاری ناکات پێی داکەندووە و ئامادەی کردووە بۆ بەئەندام بوون. چەند جار براژنی خودی کاکی بەرپرس لە ژوورەکەی دیکەوە ئەم شتانەی دیوە و نەیوێراوە باسی بکات، چوونکێ یەکسەر کۆمەڵە دەیگوت شتی وا مەحاڵە و بۆی ساز دەکەن، ئەندامی سەرکردایەتی کۆمەڵە شتی وا ناکات، کارەسات ئەو کاتە بوو کۆمەڵێک لەم دایک و بابانە بە پیری دەگیرێن و بۆ سنووری ئەفغانستان یان دامغان دوور دەخرێنەوە. یەک لە دایکەکان بە نهێنی دەگەڕێتەوە بۆ ناوچەی مەهاباد بۆ سەردانی کوڕەکانی. لە ناکاو لە مەقەڕەکانی کۆمەڵە ئەم داستانە دەبیستێ و دەچێتەوە بۆ هەموو دایک و باب و زیندانییەکانی دامغانی باس دەکات، بزانە کەسێک بابێکی کوردەواری ئەوسا بێت کچی لە زیندانی ئاخوندان بێت و ئەمەیش ببیستێت دەبێ حەتمەن سەکتەی کردبێت. بە خۆشیەوە دوای یەک دوو مانگ لە دەستپێکی دووبارەی شەڕ و هاتنەدەری بەشێک لەم کچانە بۆ شاخ، بوێری و ئازایەتی یەک لە کچەکان ئەم گەندەڵەیان لە قاودا و ڕەوانەی زیندانی کۆمەڵە کرا. بەڵام برینێکی لە جەستەی چەند لەم کچانە جێهێشتووە، ئێستاشی لەگەڵدا بێت تیمار نابێتەوە و زۆربەی کچەکانی فیداکار و سالم و دڵسۆزی ئەو کاتی کۆمەڵە تووشی مایەپووچی و خەمۆکی هاتن. هەر ئەو کات لە زیندانی ڕەزاییە کە چەند لە کچەکانی کۆمەڵە بەند بوون، بە بیستنی ئەم کارەساتە و گیرانی کاک سەید و قەومانی ڕووداوی وا ئەویش لە ناو کۆمەڵەدا تووشی نەخۆشی و نائومێدی بووبوون لە خەبات و تێکۆشان و تەنانەت خۆڕاگری بەرامبەر جەلادەکانی زیندان و کۆماری ئیسلامی ئێران. ئەڵقەی چواردە ی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێر پێخراوەکانتان پێشکەش کرا. تا ئەڵقەی داهاتوو بە خوای گەورە و میهرەبانتان ئەسپێرم. هەر شاد و سەرکەوتوو بن. خواتان لەگەڵ.